ئەڵقەی بیست و شەش ی بیرەوەرییەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنوورە ژێرپێخراوەکان، خوێندنەوە و پێشکەشکردنی ڕیاز کاکە، بەرهەمی کەناڵی بەزمی حزوور. بە ناونیشانی جەهەنەم بۆ ڕێکخستنەکانی شار، عەلی کەریمی دەنووسێت. بوومەلێڵ بووبوو گەیشتینە نزیک جادەی ئاسفاڵت، دەنگە دەنگی چەند کەسێکمان گوێ لێ بوو، بە حەزەرەوە لێک نزیک بووینەوە، یەکترمان دەنگ دا و یەکترمان ناسی، دوو سێ پێشمەرگەی کۆمیتەی ڕۆستایی خۆمان بوون، دەگەڕانەوە لە جەولەی سیاسی و یارمەتی کۆکردنەوە، یەکترمان لە ئامێز گرت و وەستاین بۆ بیستنی هەواڵ و چۆنێتی ڕێگەوبان، گوتیان ئەمڕۆ لە شار پاسدار و ئیتڵاعات، هێرشێکی بەربڵاوی پلان داڕێژراویان کردووەتە سەر ڕێکخستنەکانی ناوشار و خەڵکێکی زۆریان گرتووە و بەندکراون لە زیندان خەریک بوون ناوەکانیان دەگوتن لە ناکاو گوێم لە ناوی ئەو خوشکە بچووکە سێزدە ساڵانەکەی بوو دنیا بەسەرمدا دەسوڕایەوە هەرسێک سڕ بووین تاریک بوو دەموچاوی یەکمان نەدەدی دەنا هەستیان بە شڵەژانمان دەکرد ناوێکی زۆری کچان و کوڕانیان پێگوتین هەر ئەو ڕۆژە بەیانی زوو لە شار گیراون و حکومت توندوتیژییەکی وەحشیانەی دەستپێکردووە و زۆر لە کەسوکاری پێشمەرگە گیراون و تەنانەت دەستی نەپاراستووە لە منداڵی سێزدە و چواردە ساڵەی خوشک و برای پێشمەرگە بە تەواوی وڕووکاس بووبووم و هۆشم هەر نەمابوو لێک جیابووینەوە ئەوان ڕۆیشتن بەرەو حاجیاڵی کەند و ئێمەیش بەرەو شاروێران هەرکە لێمان دوورکەوتنەوە سیامەند و کەریم بەرچەپۆکیان دام و گوتیان دەچی ژن مارە دەکەیت بۆوە کز و لاوازی. بە بیستنی گیرانی ئەو کچانە نەرمین خۆی حەشاردا بوو. ناردم بە دوای دایکمدا و لە حاجی خۆش ماڵی خزمێکی باوکم چاوەڕوان بووین. ڕۆژی دواتر لە ناو دێ دایکم و بە دواشیدا پوورم لە پاسەکەی نێوان شار و دێ دابەزین. چەند ساڵ بوو پوورم نەدیبوو. پێم سەیر بوو هاتووە، هەر لە دوورەوە دەستی کرد بە گریان و ئامێز گرتنەوە و لێستنەوەی دەموچاوم. هەموو خەڵک هاتبوونە تەماشا. بۆنی بە شەدە و کراس و بن هەنگڵمەوە دەکرد و بە دایکمی دەگوت، ئەیڕۆ باجی، بۆنی عەلی چەند خۆشە. لێم دوور نەدەکەوتەوە. زۆریان شتومەک هێنابوو لە شیرینی و خواردن و میوە و جلی زستانی. خانەخوێمان زۆری ڕێز لە دایکم و پوورم گرت و قازێکیان بۆ سەر بڕین. لەسەر سفرە پوورم تەنیشتمی بەرنەدەدا و بەشە گۆشتی خۆی دێنا بۆ لای من، هیچم پێ نەدەخورا. ئاگرێک لە دەروونم داگیرسابوو، مەگەر هەر خۆم پێم زانیبا. پوورم هەر قسەی دەکرد و پرسیاری دەکرد، بۆ وا زەعیف و لاوازی؟ بۆ وا ماتی؟ بۆ هیچ ناخۆی؟ دەمگوت پوورە گیان، پێشمەرگە هەر وایە، دەبێ ئاگای لە خۆی بێت و زۆر قەڵەو نەبێ، دەنا جوڵەی باش بۆ ناکرێت. بەم قسانە وامان دەکرد بەوە نەزانێ بەرنامە چ بووە و بۆچی هاتووینەتە نزیک شار. فەزای ترس و وەحشەت. دایکم تێیگەیاندم ڕۆژی پێش لە شار چ ڕەشبگیریەک بووە و چۆن نەرمینیان ڕزگار کردووە و ڕەوانەی ماڵی خوشکمیان کردووە لە ڕەزاییە. پورە هاجرم زووتر چەند جاری بە دایکم گوتووە کە چوویە لای عەلی لەگەڵدا خۆت بمبە و ئەویش کە ئاگادار بووە لە نزیک شارین لەگەڵ خۆیدا هێنابووی ئیتر نەدەبوو لە هیچ لایەکەوە باسی ئەم چیرۆکەی من بکرێت و کەس پێی بزانێت زانی بایان نیازی شوکردن بە پێشمەرگەی هەبووە بێشک ڕزگاری نەدەبوو ئەوەندەی دی تاوانی گرتنی زیادی دەکرد دایکم گوتی لە دوێنێوە هیچمان هۆش و حاڵمان نییە و ناشکرێت ئێمە خۆمانی تێ هەڵقورتێنین. یەکسەر گومان دەکەن و ئەوەندەی دی لێمان سەخت و گران دەبێت. ڕۆڵە، ماوەیەک بوو بەم خەبەرە هەموو دڵمان خۆش بوو. لە ناکاو دڵی هەموومانیان هەڵقرچاند. لە بەرپورم و خەڵکی ناو ماڵەکە نەدەکرا زۆر قسە بکەین. بە هەناسە ساردی و زۆر بە گریانەوە دوانیوەڕۆ بە هەمان پاس بەڕێمان کردنەوە. هەر بە دایکمدا ڕامانسپارد لە پور و کەسوکاری سیامەندیش بێن. ڕۆژی دواتر کۆمەڵێک لە خزمانی کەریم و سیامەندیش هاتن و هەموو چاویان بە یەک کەوت. قسەی هەموو لایەک گزارشت بوو لەوەی کۆماری ئیسلامی و ئیتڵاعات دەستیان بەسەر هەموو شتدا گرتووە و فەزایەکی ترس و وەحشەت و گرتن و ئیعدام بەڕێوەیە. پێشمەرگەیش چیتر ناتوانێت وەک جاران جەولە بکات و لە نزیک شارەکان بمێنێتەوە. خەم و پەژارە و کارەساتم زۆر بەسەر هاتبوو، زۆر جار دڵگوشینم تاقی کردبووەوە و دەمزانی ترۆپکی دۆشدامانە. بە خەمی لە دەستدانی هاوڕێ و عەزیزەکانم ڕاهاتبووم و خارا بووبووم. هەموو جارێک گۆشەی تەنیایی خەمڕەوێنم دەبوو. تەسکین و تیماری دەکردم. بەڵام ئەژنۆکانم نەبوون. بەڵکو تەنیا شوێنێک کە دەست کەوتبایە و خۆم تێدا حەشاردابا و لە چاوان دوور بام و کەس بە قوڵپی گریان و هەنسکمی نەزانیبا، تەنیا نیوە شەوان و بن لێفەکەم بوو. لە مەقەڕ و ناو پێشمەرگە و ماڵان و جەولە ئاستەمە کونجێکت دەست بکەوێت و تێیدا هەر بۆ خۆت بیت و بە تەنیا ئارام بگریت. من خۆم بەوە گرتبوو لەم کاتانەدا خۆم بچووکی بچووک دەکردەوە. وەک گڵۆفێکی بن لێفەکەم بەسەر خۆدا دەدا و ئەو جار شینم دەگێڕا. ئەوەم بۆیە دەکرد دەیان گوت پیاو نابێ ئەسرین بڕێژێت و عەیبە بۆ پیاو بگری. ئەوەندە دڵپڕم پێم خۆشە بگریم ئەم خەمەم وەک هیچ جارێک نەدەچوو گیران و بەندکردنی خاوەنی هێلانەکەی دڵم بە دەستی گورگ و کەڵبە خوێناویەکان لە هەموو کۆست کەوتنەکانی پێشوم تەواو جیاواز بوو دەگمەن و یەکەم جار بوو وام بەسەر بێت و سەری هەموو کێوانم لێ تاریک بێت ڕق و تۆڵە لەلایەک و بێدەسەڵاتی و کەلەپچەکردنی ژن وەک ناموسی کوردەواری لە ڕوانگەی عەشیرەتی چل ساڵ پێشی کۆمەڵگەی کوردستان و فکری دەستدرێژی و ناپاکی، قسە و تانەی دۆست و خزمی خەڵکی وڵاتی پیاوسالار لە لایەکی دی، ئەو کۆستە بوو لە دڵگوشین و دۆشدامانەکانی دیکە نەدەچوو. ئەوەندە دڵپڕ بووم دەمویست بگریم، نەدەکرا. هاوار بکەم، نەدەکرا. هەرچی بیرم لێدەکردەوە و بۆی دەچووم، ڕێگەکان داخراو و تاریک بوون. ئەدی پەنا بۆ کێ بەرم؟ دڵم ئەوەندە تەنگ و بچووک بووبووەوە، هەر ئەوەندەی دڵی چۆلەکەیەک و جێی کەسی دیکەی تێدا نەدەبووەوە. ئێستا دوای نزیک بە چل ساڵ ناتوانم چۆن ئەو برینەی لە خەزەڵوەری خەزانی هەزار و نۆ سەد و هەشتا و دوو دا کاری کرد لە ڕۆح و گیانم وەسفی بکەم. هەر ئەوەندە دەزانم ناسۆرێکی ئەوەندە بە ئازار و پڕ لە کێم و زوخاو بوو، هەرگیز بیرم ناچێتەوە دوای چەند ڕۆژ لە ترس و وەحشەت دڵبرینداری و بێ ئۆقرەیی بن لێفەیی و گریانی بێدەنگ لەگەڵ خۆمدا و تەنیا لەگەڵ خۆمدا عەهد و پەیمانم بەست هەتا هەم فەرامۆشی نەکەم دڵ بە کەس نەدەم و تا ماوم چاوەڕوانی بم و خۆم ئامادە بکەم بۆ لە سێدارەدانی و دواتر فڕینی ڕۆحم بە دوای پەپولەی عیشقی بە ئاوات نەگەیشتوومە بەدڵێکی غەمبار و لێو بەبار سەفەری گەڕانەوەمان بەرەو مەقەڕ و پێشمەرگەکان لە حاجیاڵی کەند بە ناو مۆڵگە و کەمینی پاسدار و شەوەکی ڕۆیشتن گەیاندە ئەنجام سەرانسەری کوردستان شەڕ و هێرشی ئەرتەش و پاسدار بوو هەموو ناوچەکانی ژێردەسەڵاتی پێشمەرگە لە ئانوساتی داگیرکردندا بوون سەرکردایەتی حیزبی دیموکرات لە مەنگوڕان و دۆڵەت و لەژێر هەڕەشەی تەواودا بوون. گرتن و کۆنتڕۆڵی ڕێگەی ستراتیژ و گرنگی سەردەشتخانێ بۆ پێشمەرگە ئامانجێکی سیاسی و نیزامی بوو بۆ حکومەت. دەمانزانی دایانناوە بە هەر نرخ و زیانێکیش بێت لە دەستی پێشمەرگەی دەرهێنن و کوردستانی بە تەواوی پێ بێننە ژێر چۆکی خۆیان. ئەمە تەنیا ڕێگە بوو بۆ ئەوەی پێی پێشمەرگە لە ڕۆژهەڵاتی کوردستان ببڕن و بگەنە سنوورەکانی عێراق بۆ گواستنەوەی شەڕی عێراق ئێران بۆ میحوەرێکی دی و بەکارهێنانی کوردستان و هێنانی بەشێک لە بەرەکانی شەڕ بۆ ئەم ناوچەیە هێزی پشتیوان و شاخەوان عباس دەنگۆی داواکاری دکتۆر قاسملوو لە مام جەلال و یەکێتی هەبوو بۆ ناردنی هێز و یارمەتیدان. لە جادەی سەردەشتخانێ شەڕ لەگەڵ هێزەکانی حکومەتدا لەلایەک و دیموکرات و کۆمەڵە و هێزی پشتیوانی یەکێتی نیشتیمانی لەلایەکی دی گەرم بوو. کەرتێکی هەولێری یەکێتی بە فەرماندەیی شاخەوان عەباس دواتر لە کارەساتی یەکی شوباتی 2004 دا لە هەولێر لە ڕووداوی تەقینەوەی بارەگاکانی پارتی و یەکێتی شەهید بوو گەیشتنە لای ئێمە لە ناوچەی مەهاباد بۆ بەرگری و پاراستنی ئەو شوێنانەی بەدەستەوەمان مابوون لە لایەک و خافڵاندنی بەشێک لە هێزەکانی حکومەت لە لایەکی دیکەوە بۆ کەمکردنەوەی فشار لەسەر هێزی پێشمەرگە لە میحوەری سەردەشت زستانی ئەو ساڵە وەیشومە و سەخت و سارتر لە چەند ساڵی ڕابردوو بوو بە تایبەت کوێستانەکانی مکریان بە زیاتر لە مەتر بەفری تێکردبوو پێشمەرگەی دەشتی هەولێر و گەرمیان بەو بەفر و سەرمایە ڕانەهاتبوون و تەواو لە کەمین و حەرەسیات لەگەڵ ئێمەدا لە شاخەکانی حاجیاڵی کەند بێزار و ماندوو وەڕەس بووبوون. بەهۆی ناسراوی پێشووم لەگەڵ پێشمەرگەکانی یەکێتیدا نامۆییان لە من نەدەکرد و منیان بە هی خۆیان دەزانی. گلەیی و گازندەکانیان دەهێنا بۆ لای من. ڕەفتار و هەستان و دانیشتنی پێشمەرگەکان و بەرپرسانی ئێمەیان بەلاوە زۆر نامۆ و غەریب بوو. لە ژیانی ڕۆژانە و خواردن و پشودا لەناو ئەو هەموو بەفرە تاقەت و خۆڕاگری ئێمەیان بەلاوە سروشتی نەبوو لای ئێمە زۆر عادی و ئاسایی بوو بە هەفتە و دوان تەنیا بڕوێش شۆرپا و لەپە هەڵوا و شیرێژی بۆگەنی و خواردنمان بێت و گلەیی و پرتە و بۆڵەیش نەبوو لای ئەوان دەبوو جاروبار هیچ نەبێت حیوانێک گوێرەکەیەک لە عرز بدرێ و پێشمەرگەی پێ دەعوەت بکەن شەهید کاوە مەخموری فەرماندەی دەستە بوو زۆر لێک نزیک بووین سەرەی حەرەسیاتیان لە شاخ تەواو بووبوو بۆ ئیسراحەت هاتبوونەوە ناو دێ بانگی کردم و گوتی کاکە ئیجازەمان بدە خۆمان پارەمان پێ و با بچین حیوانێک بکڕین ئەمڕۆ کەمێک خۆشی کردووە و تۆڤ نییە و بیکەین بە کەباب و تشریب لە شەرم و خەجاڵەتیدا زمانم نەدەگەڕا و ڕوخسەتم لێ خواست ئێستا دێمەوە چوومە لای محسین بەرپرسی ناوچە و گوتم زۆر عەیبە ئەوانە هاتوون خۆیان بۆ ئێمە بە کوشت دەدەن و سەرمابردوو دەبن کەچی ئەوەندەیان پێ نادەین زکیان تێر بێت و تەعلیقمان لێ دەدەن ئەوەندەیان پەنیر و شیرێش خواردووە دەڵێن لەسەر ئاو لە جیاتی گوو ڕیقنە دەکەین ئێستاش بۆ من مردن باشتر بوو لەوەی میوان پارەم پێ بدات حەیوانیان بۆ بکڕم باش بوو محسین گوتی بڕۆ چیت پێ باشە بۆیان بکڕە با برنج و ڕۆنیان بۆ دابنێن و خۆیان چۆنیان پێ باش بوو با بە شێوەی خۆیان لێی بنێن یەکێکی خەڵکی گوندەکەم ڕاسپارد و گوێرەکەیەکی کڕی و هێنایە مەقەڕ کاوەم بان کرد و گوتم ئەمڕۆ میوانی کاک محسین دەبین و خۆتان خەفەر بن چیتان لە ڕۆن و برنج و پیاز پێویست بوو تەنیا دەنگ بکەن ئەمڕۆ دەیکەینە ئاهەنگ و شادی پێشمەرگەی زۆر چالاک و لێزانیان لەگەڵدا بوو. یەک و دوو گوێرەکە لە عەرز درا و کەوڵ کرا. گۆشت برژا و لەتوکوت کرا و تشری بووە سەر نرا. قوبڵی بە لەتکەنۆک بۆنی دەوڵات گەڕابوو. پێشمەرگەکانی ئێمەیش لە خۆشیان دەستیان بە زگدا دێنا و لەگەڵ پێشمەرگەکانی دەشتی هەولێردا لە عیوعیو و خۆ بە عەرزدادان و چۆپی کێشان نەدەمانەوە هەموو کارەکان و تەباخی هەر خۆیان کردیان و یەک لە خۆشترین خواردنەکانیان بۆ ئامادە کردین کە بەلای پێشمەرگەکانی ئێمەوە زۆر تازە و نامۆ بوو وتیان کاکە ئێمە جاروبار وانەکەین بۆمان ناگوزەرێت و خوا دەیزانێ کەی شەهید دەبین با هیچ نەبێت بە خۆمان ڕابگەین زستانێکی سەخت و پڕ لە بەرگری و شەڕمان بوو هەر ڕۆژە هەواڵی گرتنی ناوچەیەک دەهات تەنانەت خەتەر کەوتبووە سەر مەنگوڕان کە ناوچەیەکی زۆر سەخت و شاخاویە و هەر لە کۆنەوە مەکۆی دیموکرات بوو بە بەشداری زیاتر لە بیست لە پێشمەرگە کۆنەکان لە لای پیرەهەڵۆ کە بەرپرسی ئەسڵەحەخانەی ناوچە بوو لە ئاوایی چیچان بڵاخ کۆبوونەوەیەکمان کرد دوور لە چاوی موحسین و سەید خالید بەڵام ڕزگار و سەید ڕەحمانیش هاتبوون کۆبوونەوەی قسەی ئاخر بوو لەسەر بارودۆخی خۆمان و ناڕەزایەتی لە تەشکیلات و ڕێزنەگرتن لە ڕای پێشمەرگە کۆنەکان و گوێنەگرتن لە ڕەخنەکانمان بە بیانووی شەڕ و هێرشی بەربڵاوی حکومەت ئەو قسەی بەدەمیانەوە گرتبوو کە دەیانگوت کاتی ئەم قسانە و ڕەخنەگرتن نییە ناوچەی مەهاباد وا بەڕێوە ناچێت. زۆربەی پێشمەرگە و فەرماندە ناسراوەکانی ناوچەی مەهاباد لەم کۆبوونەوەیە ئامادەبوون. زیاتر لە چەند سەعات گفتوگۆکرا و دەتوانم بڵێم هەموومان هاودەنگ بووین لەسەر ئەوەی ناوچەی مەهاباد وا بەڕێوە ناچێت و کۆمەڵە تووشی گەورەترین هەڵە دەبێت. بەروبوومی چەند ساڵەمان تەسلیمی جەماعەتی مەنسوور حیکمەت بکات و لە کۆنگرەی سێدا تەنیا ئەوانە چوون کە بە دڵی وان بوون و پشتمان لە سەروەت و سامان کرد. بڕیاردرا چەند کەسمان لەگەڵ کۆمیتەی ناوەندیدا قسە بکەین و بە نوێنەرایەتی ڕاو بۆچوونەکانمانیان پێ ڕابگەیەنین. لە گوندی کولیجە مەقەڕی ناوچە زیاتر لە دە دوازدە کەس لەگەڵ حەمەسوور و شعێب زەکەریایی کە لە ناوەندییەوە بۆ ئەم کێشەیە هاتبوون کۆبووینەوە و قسەمان کرد. ئەوان زۆر بێ منەت و لە سەرەوەڕا ئێمەیان دواند و سەرسوڕمانی خۆیان نەدەشاردەوە بۆچی ڕزگار کە ئەندامی کۆمەڵەیە لەگەڵ ئێمە کەوتووە. سەرکۆنەی سەید ڕەحمانە درێژیان کرد، حەمەسوور، ڕەحیمی باباتایری جیا کردەوە کە قەرار بوو بە زوویی لەگەڵ خوشکی حەمەسووردا ژیانی هاوسەری پێک بێنن. دیار بوو ڕەحیمی ڕازی کردبوو بیکەن بە بەرپرسی نیزامی پەل لە سەقز و واز لە بەربەرەکانێ و مانەوە لەگەڵ ئێمەدا بێنێت، خۆیان لە قەرەی کاک کەریم دانشیار و سیامەند نەدەدا. بە من و شەریفیان گوت دەبێ بێن بۆ ناوەندی و زیاتر کارمان پێتانە. بە هەڵسوکەوتێکی دوور لە هاوڕێیەتی و گوێگرتن بە پەلە کۆبوونەوەکەیان جێهێشت. ڕزگار و ڕەحیمیان برد و ڕۆیشتن. کەمال وەلیانی دەستێکی سەقەت بووبوو. گوتی من هیچ ئیمانم بەم کارە نەماوە. بەڵام ئەوەندەم کۆمەڵە خۆش دەوێت ناتوانم جێی بێڵم، هیچ مەسئولیەتێک وەرناگرم و وەک پێشمەرگەیەکی سادە دەمێنمەوە. جەعفەر پیرەهەڵۆ گوتی، ئێمە زۆر هەژارین و بێمە دەر لە کۆمەڵە نازانم چ بکەم، بۆیە لێرە خۆم دەخافڵێنم تا بەڵایەکم بەسەر دێت. چەندی دیکە ڕۆیشتن و گوتیان دەچینەوە سەر مووچە و مەزرای خۆمان. ئێمە بۆ کۆمەڵە هاتینە دەر و پشتمان لە کەسوکار و سەروەت و سامان کرد، نەک بۆ حیزبی کۆمۆنیست و فڵان و فیسار. ئەوانە چوونەوە شار و لادێکانی خۆیان و تا ئێستەیش نە سەریان بۆ کەس داخستووە و نە زەرەریان بۆ کەس هەبووە و جێی ڕێز و حورمەتی خەڵکیشن بەهۆی پاراستنیان ناویان ناهێنم دەنا زۆر ناسراو بوون لە ناو ڕیزەکانی کۆمەڵەدا دوای یەک دوو کۆبوونەوە و هاتوچۆی دیکە لە ئاخردا ماینەوە حەوت هەشت کەس کە سوور بووین لەسەر ڕوانگە و بڕیاری خۆمان بە ڕاشکاوی و ڕوونی گوتمان هەتاکو وەڵامی باوەڕپێکراو و سەرڕاستمان پێ نەدەن لە هیچ ئۆرگانێک کار ناکەین و لەم کوردستانە پان و بەرینە خۆمان لە پەنایەک دادەنیشین و دەست لە دژایەتی کۆماری ئیسلامی هەڵناگرین و ڕوو لە هیچ حیزبێکی دیکەیش ناکەین سیامەند هەستایە سەرچۆکان. لە کولیجە لە ژووری کۆمیتەی ناوچە بۆ قسەی ئاخر و بڕیاری کۆتاییمان، کەریم دانشیار، سیامەند موعینی، شەریف مەعروفی، حوسێن ئەنهاری واتە حوسێن عەجەم، کەریم ئەفسەر دلێر و من لەگەڵ موحسیندا دانیشتین. زۆر قسە کرا و زۆری حەول دا ڕازی بین و کار بکەین. بەڵام ئامادە نەبوو هیچ لە داواکاری حیزبی و سیاسی و تەشکیلاتیمان بسەلمێنێت و وەک کەلامی خودا و ئایەی قورئان دەیڕوانییە، بڕیاری پێکهێنانی حیزبی کۆمۆنیستیش تەنانەت ڕازی نەبوو تاقە ڕەخنەیەک لەسەر خۆی لەمەڕ ئیدارەی ناوچەی مەهاباد قبوڵ بکات. ئێمەیش زۆر بە ڕوون و شەفافی گوتمان ڕازی نابین لە تەشکیلاتێکی ئاوادا کار بکەین و هەر ئەمڕۆ لێرەیش دەڕۆین. لەپڕ لەناو ژوورەکە کە هەموومان چوار مشقی لەسەر عەرز دانیشتبووین، دەستی هەڵێنا و سەیری سەعاتەکەی مەچەکی کرد و گوتی، تا ئێستا کە سەعات چوار و نیوە، ئێوە هەموو شۆڕشگێڕ و ئینقلابی بوون و لەم دەقە بەملاوە ئێوە ئیتر ئینقلابی و شۆڕشگێڕ نین. سیامەند هەستا سەر چۆکان و گوتی، مادەم وایە موحسین گوێ بگرە. با منیش نەزەری خۆم لەسەر تۆ بڵێم. تۆ پیاوێکی زۆر بێ شعور و پەخمەی. پەخمە واتە گێل و دەبەنگ. وێنەی نازنامەکەی سیامەندم هەر لەلایە. محسین داوای کرد کارت و نازنامەکانی کۆمەڵە جێبێڵین. هەموومان فڕێماندایە بەردەمی. سیامەند دەستی درێژ کردەوە و هەڵیگرتەوە. بە نینۆک وێنەکەی خۆی لێکردەوە و فڕێی دایەوە بەردەمی و زۆر بە تووڕەیەوە گوتی با وێنەکەیشم لاتان نەبێت. ئەو وێنەی سیامەند لە کارتی پێشمەرگایەتیەکەی کردەوە ئێستایش لای منە و هەر ئەو کات هەڵم گرت سیامەند کوڕی سلەیمان معینی و برازایی عەبدوڵڵا و خانەی معینی لە دامەزرێنەرانی کۆمەڵە بوو ئاوای لەگەڵدا کرا ئیتر دەبێت هەموو تێبگەن ئەمانە بە ناوی سەرکردایەتی کۆمەڵەوە چ بوون و چەند بە پەرۆش و لێزان بوون بە کەلێن و قوشبنی فەرهەنگ و دابوو نەریتی کۆمەڵایەتی و بۆچی وا بێمنەت و لە خۆڕازی و خۆویست بوون ویستی باسی چەکەکانمان بکات زۆر بە توندی بەگژی داهاتینەوە و پێمان سەلماند هەموو چەکەکان نەتەنیا هی خۆمانە و بە پارەی خۆمان کڕدراون بەڵکو چەند تفەنگی من و کاک کەریم هەر لە سەرەتای شۆڕش دراوە بە کۆمەڵە و ئێستایش لە شانی فڵان و فڵان پێشمەرگەدایە پێمان عیبە داوایشیان بکەینەوە ئیتر زۆر زوو بێدەنگی لێکرد و و دەرکەوتین بە بێخواحافیزی شێخ و ئاغای کولیجە، حاجی شێخ عەوڵا برای شەید سەلاح شەمسی بورهان کە کۆمەڵە لە خانووی ئەودا بوو، زۆر لە کاک کەریم و ئێمەیش نزیک بوو. کەم و زۆر ئاگای لە دەنگەدەنگ و کێشەی ئێمە هەبوو. لە لای ماڵە خۆیان پێشی پێ گرتین و سوێندی لێ خواردین بەم بەفر و سەرمایە نابێت بڕۆین و هەموومانی بردەوە ماڵی خۆیان و خزمەتێکی زۆری کردین. شەریف کە کەسوکاری لای باوانی ئاغەوەتی و تەمیش بوون و خزمی هەبوو، ماڵێکی بۆ خۆی و خەجیجی خێزانی دەستەبەر کردبوو، بە پەلە گەڕایەوە بۆ وەتەمیش، بەڵکو شوێنێکیش بۆ ئێمە ببینێتەوە و بچین هەموومان لە وەتەمیش کە جارێ پێشمەرگەی تێدا مابوو دانیشین. سەید خالید، زۆر هەڵەی. ئەوێ ڕۆژێ محەممەدا عەجەمەکەی لای من دەورەی دیبوو، زۆرم حەول دا لێکۆڵینەوەی لەسەر بکەن و نەیانکرد و ناردیان بۆ ناو مەفرەزە. سەرەنجام دوای چەند مانگ مانەوەی لەناو پێشمەرگە، بەهۆی ئیجازەی چەند بارە و چوونی بۆ مەراغە، دەستی کەشف بووبوو. بە گیراوی لە مزگەوتی کولیجە سەید خالید تەحقیقی لێ کردبوو. هیچی نەدابوو بە دەستەوە. شەو هەر لە مزگەوت بە ئیهمالی دەرگایان لەسەر داخستبوو، حەرەسی بەر دەرگایان بۆ دانابوو هەتاوەکو نێ بەیانی بۆ زیندانی مەرکەزی بنێرن بەیانی زوو هەڵا بڵند بوو کە دەرگای مزگەوتیان کردەوە محەممەد بە شەڵوار و دۆخینەکەی بە شیشی چراتۆڕی مزگەوت خۆی ئیعدام کردبوو بە خەڵوزی زۆپاکە لە دیواری مزگەوت نووسی بووی سید خالید زۆر هەڵەی بتەوێ قسە لە من دەربکێشیت. ئەوەی زاندرا محەممەد چەند جارێک بە ئیجازە سەردانی مەراغە و حکومەتی کردووە و بە نیازی تیرۆرێکی گەورە بووە تا خۆی دەگەێنێتە ناوەندی بۆ لێدانێکی گەورە لە هەموو ئەندامانی ناوەندی پێشمەرگەکانی دەستەکەی خۆی لی وەگمان دەکەون بۆ هێندە ئیجازە وەردەگرێت و دەڕوا و دێتەوە ئێمە لەوێ بووین محەممەدیان لە کولی جەناشت و نیازی لێدان و کردەوەی تیرۆرستی گەورەی لە ناو کۆمەڵەدا بردە ژێرگڵ هاتنە دەرەوە لە کۆمەڵە. بە کۆڵێک بیرەوەری و هەناسە ساردی دوای زیاتر لە چوار ساڵ خەبات و پێشمەرگایەتی لە ناو ڕیزەکانی کۆمەڵەدا بە ناو بەفرێکی زۆردا ڕوومان کردە وەتەمیش شەریف ژوورێک و پێشخانەیەکی لە بەرزایی گوندەکەدا بۆ پەیدا کردبووین ناردمان بە دوای دایک و کەسوکار و زۆر زوو مەقەڕی خۆمان ئاوەدان کردەوە هاتنە دەرمان لە کۆمەڵە و دانیشتنمان لە ناوچەی ژێر کۆنتڕۆڵی پێشمەرگە بە چەکەوە دەنگی دایەوە بە دەیان پێشمەرگەی ناڕازی پەیوەندیان دەگرت و پرسیاریان دەکرد بە تەمای چین هەبوو حەزیان دەکرد شتێک دروست بکەین و ئەوانیش بێن و بە یەکەوە درێژە بە خەباتی چەکداری بدەین و بۆشایی نێوان دیموکرات و کۆمەڵە پڕ بکەینەوە لە زۆربەی ناوچەکانی ژێر دەسەڵاتی پێشمەرگەدا کادیر و پێشمەرگەی ناڕازی لە دیموکرات و کۆمەڵە زۆر بوون، ڕۆژانە پەیوەندیان پێمانەوە دەکرد و داوای کار و دروستکردنی هێزی سێیەمیان لێ دەکردین، بە تایبەت بوونی کەسایەتی وەک کەریم دانشیار و سیامەند لە ناوماندا خەڵک زۆرتر هان دەدران و متمانەیان هەبوو کە ئەگەر ئێمە بمانەوێت شتێکمان پێ دەکرێت، تەنانەت حیزبی دیموکرات بەرپرسێکی ناوچەی نارد و کاک کەریم لەگەڵیدا دانیشت. دکتۆر قاسملوو ڕایسپاردبوو بێت و هەموومان بانگهێشتی ناو دیموکرات بکات، بەتایبەت کەریم دانشیار و سیامەندی کوڕی سولەیمان موعینیان بەلاوە زۆر گرنگ بوو. تەنانەت وەعدی بوون بە ئەندامی سەرکردایەتی و پۆستی باڵایان بە هەموومان دابوو. خۆ دوورگرتن لە شەڕی دۆڕاو. ئێمە هەموومان پێشتر بە کۆی دەنگ بڕیارمان دابوو نەچینە ناو هیچ حیزبێک لە لایەک و لە هیچ جێگەیەکیش بە دژی کۆمەڵە تەنانەت یەک وشەیش نەدرکێنین هەتا بۆمان بکرێت لە ناوچەکانی ژێر دەسەڵاتی پێشمەرگەدا دانیشین و زۆرتر خۆمان پەروەردە بکەین. ئیجازە بە هیچ پێشمەرگەیەک نادەین واز لە کۆمەڵە بێنێت و بێتە لای ئێمە. جارێ هیچ بڕیارێک نادەین بۆ دروستکردنی هێزێکی سێیەم. عەلاقەی ئەو کادر و پێشمەرگە دابڕاوانەی دیموکرات و کۆمەڵەمان کە حەولی بەیەکەوە کارکردنیان هەبوو نەبێت و چاودێری بکەین تاکو ئەو کاتەی دڵنیا دەبین دەکرێت شتی چاکی لێ بەرهەم بێت چاوەڕێی هەلومەرجی کوردستان بکەین و لە ئەگەری هێرش بۆ سەرمان پێبەپێی پێشمەرگە ڕوو لە ناوچەکانی ژێر دەسەڵاتیان بکەین و تا دەکرێت خۆمان دوور بگرین لە شەڕی دۆڕاو و خۆ بە کوشتدانی بە خۆڕایی. کاک کەریم بۆ پرس و کێشە و پەیوەندیەکان برا گەورەمان بێت. تاقە بستێک نەما. لای خەڵک و حکومەت وا بڵاو بووبووەوە ئێمە کوردستانی گەورەمان دەوێت و لەگەڵ حیزبی کۆمۆنیستی ئێراندانین بەرپرسێکی ڕێکخستنەکانی کۆمەڵا لە مەهاباد گیرابوو یاعترافی لەسەر زۆر شت و کەس کردبوو، چەند بەرنامەی ڕادیۆ و تەلەڤزیۆنیان لە مەهاباد بۆ دانا. گوتی جەماعەتی وەتەمیش واتە ئێمە لایەنگری کوردستانی گەورەین و لە کۆمەڵە جیابووینەوە. کابرا ناوی عومەر بوو لە نزیکەوە دەمانناسی. ناوی یەک بە یەکی ئێمەی بردبوو. ئەو قسانەی سەر تەلەڤزیۆنی مەهابادمان زۆر پێ ناخۆش بوو. هیچ حەزمان نەدەکرد دوژمن و حکومەت بە کێشەمان بزان و ئاوا بە گەرموگوڕی باس لە وازهێنانمان بکەن. کاردانەوەی خراپی لەسەر خەڵک دەبوو. چارەمان نەبوو لەگەڵ ئەوەیشدا هەرچی لە ناوشار و دەرەوە پەیوەندی دەگرت و پرسیاری لێمان بوو بە یەک وشەیش هیچمان لەسەر کۆمەڵە و پێشمەرگە نەدەدرکاند و زۆرتر دەمانگوت خۆمان ماندوو بووین و کۆمەڵە عەیبی نییە. بە گشتی ڕامان وابوو نابێت بزووتنەوەکە لەسەر ڕا و بۆچوونی ئێمە لاواز بکرێت. هەرچەند زۆری نەبرد بە هەر هەموومان تاقە بستێک نەما لە ڕۆژهەڵاتی کوردستاندا لێی دانیشین و بە وردودرشتی دیموکرات و کۆمەڵە و ئێمەیشەوە پەڕیوەی ناوچە ئازادکراوەکانی باشوور بووین و قسە لەوەدا نەما ئاخۆ بزووتنەوەکە بە قسەی فڵان و فیسار لاواز دەبێت یان نابێت. ئەوەی ڕۆژێک لە بزووتنەوە و شۆڕشی چەکداریی کوردستاندا بە هەردوو بەشی باشوور و ڕۆژهەڵاتی ئەوکات و هەر چوار بەشەکەی ئێستایش بەتایبەت باکوور و ڕۆژئاوا بەشداری کردبێت و لە نزیکەوە ئاشنا بێت بە وردەکاری بەڕێوەچوونی شۆڕشەکانەوە، بێگومان ڕۆڵ و گەورەیی دایکە پێشمەرگە لە دڵسۆزی، فیداکاری، زیندان، ئەشکەنجە، نامەگەیاندن و یارمەتیی بە هەموو شێوەکانی دەزانێت و کەس ناتوانێت حاشا لەوە بکات، ئەوە دایکان بوون زۆر زیاتر لە حزب و گروپەکانی بەشدار لە شۆڕش ئاگایان لە پێشمەرگەکان بووە و لە ڕۆژە ئەستەم و شەوە ئەنگوستە چاوەکاندا ئەوە ئەوان بوون بە هەزاران بیانوو و جۆر و خۆگۆڕین و خۆ بە ئاو و ئاگردادان لە شار و لادێ و حەشارگەکان تەوار ئاسا فریای ڕۆڵەکانیان دەکەوتن. دایکی سولەیمانی موعینی یەک دوو ڕۆژ بوو ماڵمان لە کۆمەڵە جیا کردبووەوە وردە وردە هاتینەوە هۆش خۆمان و ئەو جارزانیمان بۆ گوزەرانی ژیان پێویستیمان بە پارە و ئەڕزاق و بژێوی هەیە هیچمان نەبوو بڕیارمان دابوو دوای ئەو قسە ناخۆشانەی محسین لە مەڕخۆمان داوای یارمەتی لە کۆمەڵە نەکەین دەنگۆی وازهێنانمان بە پێچ و خوار و ناکامڵی گەیشتبووەوە کەسوکارمان ڕامانسپارد هیچمان نییە و زۆرمان پێویستی بە سووتەمەنی و خۆراک هەیە یەک دوو ڕۆژ دواتر لای نیوەڕۆ هاڕە و ناڵەی تراکتۆرێک لە ناو بەفری دێ پەیدا بوو بۆ لای ماڵەکەی ئێمە دەهات چەند کەسی داپۆشراو لەسەر گڵگیر ئاسنی ڕق و تەقی سەر تایەکان تند خۆیان گرتبوو گەیشتنە بەردەرگای ئێمە هاتینە دەر و بەرەو پیریان چوین، نەنکی سیامەند واتە دایکی کاک سولەیمان موعینی و سامرەندی خوشکی سیامەند و دایکم. دایە زارای نەنکی سیامەند و دایکم هیچ جوڵەیان نەبوو. قەرسان بووبوون و لە زمان کەوتبوون. چەشنی چەند پەیکەرێکی بێ گیانی داپۆشراو بە بەفر. شۆفێری تراکتۆر هاواری لێ بڵند بووەوە، بەخوا نازانم ماون یان نا. زوو بیان بەنە ژوور و سەرما لێی داون. بە هەموومان هێناماننە خوار و لە ناو پێشخانەیەکی بچووک حەپەساو بووم و وڕ و کاس چاوم بڕیبووە دایکم و جووڵەم نەمابوو. لە ناکاو کاک کەریم گوڕاندی و گوتی، عەلی! بۆ وەستاوی؟ زوو کە پێڵاوەکانی دایکت لە پێی داکەنە. هاتمەوە خۆ و ڕۆ بوومە قاچەکان و جزمەکانی. وەک داری ڕەقیان لێ هاتبوو. پانتۆڵی پیاوانەیان لە پێدا بوو. وەک دەفە شەق و تەق بوون بە چنگ و ددان قەیتانەکانم کردنەوە، وەک پەیکەرێکی بێ گیان و جووڵە وەستابوون. هەموویانمان بردنە ژوور. نەوتمان قەرز کرد و لێفەمان لەسەر کوورە سارد و سڕەکەمان لادا و دامانگیرساند. بە ئاوی گەرم و داپۆشینیان بە هەرچی پەتووی هەمانبوون وردە وردە هاتنەوە خۆ و ڕوومەتە سوور هەڵگەڕاوەکانیان دەرکەوتن. زۆپاکەمان لە مێش بوو و گرفەی لێوە نەهاتبوو. بە خواردنەوەی چای گەرم و شیرینییەکانی هێنابوویان، کەوتینە پرسیار و بەخێرهاتن و قسەکردن. بە بیستنی ڕاسپاردنەکەمان و هەواڵی هاتنەدەرمان زۆر نیگەران دەبن و نەنکی سیامەند ڕادەسپێرێت لە دایکم بە هاتنی بۆ لای ئێمە ئەویش لەگەڵ خۆیدا بێنێت. ترسی هەیە ئیتر سیامەند نەبینێتەوە. بەیانی زوو سواری پاسی بۆکان دەبن و لە جەمسەری مەلا لەڕ دادەبەزن، بە ناو بەفرێکی زۆردا دەچن بۆ ناو دێ و تراکتۆر بە کرێ دەگرن بیانهێنێت بۆ وەتەمیش. هەرچەند ڕێگاکە زۆر دوور نەبوو، بەس لەو سەرمایە و لەسەر تراکتۆری سەر ئاوەڵا، دەبێ بزانین بۆ ئەم ژنە پیرانە چەند سەخت و بە ئازار بووە و چۆن توانیویانە خۆ بگرن لە بەر سەرما و کڕێوەی بە بای زریانەوە. نان خواردنێکی خۆش. دوای گەرمبوونەوەیان و خواردنەوەی یەک دوو چایەک، دایکم گوتی، ئەرێ ڕۆڵە ئەوە هەر لەسەر دڵم مەراقە بپرسم کە هاتینە ژوور بۆچی ئەم کوورەیە لێفەی پێدادرابوو؟ کاک کەریم گوتی، دایە گیان کوورەمان هێنا ئێمە گەرم کاتەوە، کەچی ئەوە دوو ڕۆژە نەوت نەبووی تێی بکەین، ناوێرین بە تەنیشتیشیدا بڕۆین، سەرما لە دەرو دەروونی دەبارێت، گوتمان گوناحە با خۆی سەرمای نەبێت. ئیتر سامرەند و هەموو کەوتنە پێکەنین و دایکم و دایە زارایش بە کوێربم کوێربم دەستیان بە دوعا کرد. کەریم ئەفسەر عەلادینەکەی لە تەنیشت خۆی دانابوو، مەنجەڵی بوخارەکەی لە ناو کۆشی گرتبوو، لە پەتاتە، پیواز، فاسۆلیا و کەمێک گۆشت، هەر بە هەڵتروشکاوی و ئەژنۆکانی لە سەر سنگی بە دەوریدا دەسوڕا و هەرچی وە دەستی کەوت تێی کرد و سەری لێ قایم کرد و وە سەری نا. هەر سەیریان دەکرد و سەریان ڕادەوەشاند چۆن دەبێت، هێندەی نەبرد فسەفسی مەنجەڵ ئەوەندەی دی ژوورەکەی گەرم داهێنا و هەڵم، شووشە، پەنجەرەکانی داپۆشی و بۆن و بەرامەی مەنجەڵی کەریم جگەکانی ڕێک دەگوشی. سفرەمان پان کردەوە و هەر هەموومان بە دەوریدا دانیشتین. خواردنەکەی کەریمیان زۆر پێ خۆش بوو. سامرەند زۆر شەرمێون بوو. پارووی زۆر بچووکی دەکرد و بە ئاستەم و دوو بەڵا دەیخوارد و نەیدەخوارد. حوسێن عەجەم شۆخی لەگەڵدا دەکرد و لاسای دەکردەوە. بە پێکەنین و کەشێکی خۆش و پڕ لە ڕێز و حورمەت بۆیان نانمان خوارد و دەیانگوت هەرگیز تامی ئەم خواردنەمان لە یاد ناچێت و زۆر خۆش بوو. پارە و خواردن و ئەرزاقیان بۆ هێنابووین و وەعدیان دا بە گەڕانەوەیان دەست بەجێ نەوتمان بۆ بەڕێ بکەن. چۆن سواری کۆڵم دەبی؟ چەند ڕۆژی نەبرد براژنا نەشمیلی هاوسەری کاک کەریم دانشیار لەگەڵ کوردانی کوڕیان و شیلانی کچیان پەیدا بوون زۆریان شتومەک بۆ هێنابووین شیلان زۆر منداڵ بوو تازە فێری قسەکردن بوو بوو باوکی نەدەناسی و هەردەگریا حسێن عەجەم بە لاساییکردنەوەی نێوانی لەگەڵدا خۆش کردبوو کوردان خۆشەویستی هەمومان بوو گەورە بوو بوو شەش حەوت ساڵانە بوو کوردان بە مۆنگۆلی لە دایک بوو ڕۆح و گیانی باوکی بوو هەڵبەت ئێستەیش کە زیاتر لە چل ساڵی تەمەنە هەر وان و نە ئەو بەبێ باوکی یەڵ دەکات و نە باوکی دڵی دێ بۆ ساتێک لە خۆی دووری بخاتەوە کەریم ئەفسەر بردی بۆ ناو دێ لە دوکانەکە شتێکی بۆ بکڕێت لە گەڕانەوەدا لە ناوچە قیڕێ و پڕ لە ژن و پیاو بە پەنجە ئیشارە دەکات بە کەریم دا بێتەوە بۆ ئەوەی سواری کۆڵی بێت هەرچی کەریم دەڵێت کوردان گیان عەیبە من بەم سیمایەوە چۆن سواری کۆڵم دەبی کوردان مل نادا و حوکم دەکات بچێتە کۆڵی کەریم و بگەڕێنەوە حوکمی مفاجاتە و بۆ کەریم دەرچووە هیچ عیلاجی نامێنێت و تا ماڵەوە کوردان لە کۆڵ دەکات و بەناو دێدا و بە بەرچاوی خەڵک و پێکەنینی ژنان و کچانەوە هێنایانەوە ماڵ ئیتر کەریم دەستی کرد بە سەر کۆنە و جنێودان بە خۆی و سەری ڕادەوەشاند، کوردان چی بەسەر هێناوە؟ ئەوە بووە هۆی گوزەران و پێکەنین و ڕابواردنمان بە کەریم بۆ ماوەیەک. ئیدی گەیشتە پاسپۆرت. ڕۆژانی سەخت و پڕ لە بەفری زستان زۆر بە کاوەخۆ لە ژوورە سارد و سڕەکەی وەتەمیش بە نیگەرانی لە دواڕۆژ و چارەنووسمان بە تایبەت لەژێر گوشار و هێرشی ڕۆژانەی کۆماری ئیسلامی بۆ سەر ناوچە ئازادەکانی کوردستان تێپەڕ دەبوو. شەو و ڕۆژ لەگەڵ یەکدا لە گفتوگۆدا بووین دەبێت چ بکەین و کام ڕێیە هەڵبژێرین. بۆچوونی زاڵ کڕین و ئامادەکردنی پاسپۆرت بوو. بۆ چوونە دەرەوەی وڵات تەنیا پاسپۆرت نەبوو کە دەبوو بمانبێت، لەوە گرنگتر پارە بوو، لە پارەیش گرنگتر ڕێگە بوو. پاسپۆرت بە پارە و بە قاچاخچی بوو، پارە بە دایک و باب و براکان و ڕێگەیش یان حیزبەکان بوون لە ڕێی پەیوەندیەکانی بەغداوە یان خۆ بە ڕەزای یەدا کردن و بە ڕێی قاچاخ بەرەو تورکیا چوون بوو ئەوەیش بە تایبەت بۆ ئێمە مەترسی گەورەی هەبوو بۆ لە دەستدانی گیانمان و کەوتنە دەستی جەلادانی کۆماری ئیسلامی ئێران بە یارمەتی کەسوکارەکانمان پارەیەک کۆکرایەوە. کەریم ئەفسەر لە ڕێگەی کاکیەوە پاسپۆرتی بە پارەیەکی یەکجار زۆر لە نرخی خۆی بە چەندین جار هاتوچۆ بۆ شار وێران و منەتی زۆر چەند پاسپۆرتی زۆر بێ کەڵک بە مۆرکی ساختەی زەق و بەرچاو بۆ پەیدا کردین نەبوونی هیچ چەشنە ئەزموونێک و متمانە پێکردنی زۆر بە دۆست وای لێکردین زۆربەی سەرمایەکەی کۆمان کردبووەوە وا بە ئاسانی لە دەستی بدەین و هەرچی بوومان لە دەستی براگەورەکەی کەریممان کرد بە بۆچوونی خۆمان لە پێداویستیەکانی چوونی دەرەوە پاسپۆرت ئامادە کرابوو بۆ پارەیش گوتمان کەی هاتینە سەر وڵات جێهێشتن چەکەکانمان کە هی خۆمان بوون دەیان فرۆشین و مەسرەفی ڕێگەی پێدەدەین بۆ ڕێگەیش گوتمان قسە لەگەڵ کۆمەڵە و دەفتەری مامۆستا شێخ عزدەدیندا دەکەین و منیش دۆستەکانی مامۆستا زەبیحی لە بەغدا دەدوێنم بەڵکو یارمەتیان لە دەست بێت من و کەریم و سیامەند چەند جارێک بەم زستانە تووش و پڕ لە بەفرە بە پێیان ڕێگەی وەتەمیش شاروێرانمان بڕی. یەک دوو جار لەبەر کڕێوە و ڕێونکردن هەر ئەوە بوو تێدا نەچووین. نامەی چاوڕەشەکەم پێش گرتنی قشکاڵی چاوڕەشەکەم لە سابڵاغەوە نامەیەکی بۆ نووسیبووم و دابوویە نەرمین بۆمی ڕەوانە بکات. دایە فاتمی دایکی شەید خدر زۆر لە ماڵە ئێمە نزیک بوو، هاتوچۆی گەرموگوڕی لەگەڵ دایکمدا هەبوو. دەیدەن بە دایە فاتم کە هات بۆ شاخ بۆمی بێنێت. لەو ماوەیەدا کە زۆری پێ دەچێت و سەروبەندی کێشەکانمان لەگەڵ بەرپرسانی ناوچەی مەهاباددا بوو، دایە فاتم دێت و من نابینێت و پرسیار دەکات، عەلی لە کوێیە؟ هاوڕێیەک کە دواتر شەید بوو زۆریش دژایەتی ئێمەی دەکرد، لێی دەچێتە پێش و پێی دەڵێت، عەلیت بۆ چییە؟ ئەویش دەڵێت کارێکی زۆر تایبەت و خۆمانم پێیەتی دەڵێت عەلی دوورە بەس من زۆری لێ نزیکم و چی هەیە بە منی بڵێ دەڵێ وەڵا سوێندیان داوم دایک و خوشکی ئەم نامەیە تەنیا بدەمە دەستی خۆی ئەویش سوێندی بۆ دەخوا و ڕازی دەکات کە هەر ئەو شەو من دەبینێت و دەمداتێ. بەم زمانە نامەکە لە دایە فاتم وەردەگرێت و یەکسەر دەیخوێنێتەوە و بە پەلە دەچێتە کۆمیتەی ناوچە و نامە دەداتە سەید خالید و دەڵێ ئەوەتا ئەوانە بۆیە بیانوو دەگرن بە تەمای ژن هێنان و ڕۆیشتن لە کۆمەڵن نامەکە لای خۆیان ڕادەگرن و بێدەنگی لێ دەکەن و هەرگیز نەیاندامەوە دواتر و پاش ماوەیەک کە ئێمە لە وەتەمیش ماڵمان دانابوو دایە فاتمم دیت و بۆی گێڕامەوە کە نامەی داوە بە فلانە کەس زۆری وە دواکەوتین و دایە فاتم بە گژیدا چووەوە هیچ فایدەی نەبوو لە سەفرێک لە گەڕانەوەی شاروێران لە نێوان ئاوایی ئازاد و عوڵابات تووشی دەستەیەک لە پێشمەرگەکانی کۆمەڵە بووین ئەو کوڕی نامەکەی منی وەرگرتبوو بەرپرسیان بوو لە ناو تولەڕێی ڕەچەشکاوی بەفر لووتمان بە لووتی یەکدا کەوت. گوتم، ئەمانەتییەکی من لای تۆیە هاوڕێ. وا باشە ئەمانەتداری بکەیت و بمدەیەوە. بە ڕەوشێکی زۆر بازاڕی و دوور لە ئەدەب و هاوڕێیەتی گوتی، ئێوە لە ناو کۆمەڵەدا نەماون و ئەو شتانەی هی ئێوەن دەستمان بە سەردا گرتوون. بوو بە دەمنەدەمانێ و میلی هێنایەوە لە ناو ئەم چۆڵگە و بەفرەدا، باش بوو بە تەداخولی هاوڕێیانی دی لێک جیاکراینەوە و هەرگیز چاوم بە ئاخرنامەی پێش زیندانی نەکەوت و چەند ساڵ بە داخ و حەسرەتی ئەوەی لە ئاخرنامەدا چی بۆ نووسیوم، هەزاران فکر و خەیاڵی خۆش و ناخۆشم لە خۆم دەکردە میوان. ئێمە تا ئەو کاتە بۆ یەک عەزیز و هاوڕێین، کە دەروێش ئاسا لە ناو حیزب بەسەر یەکتردا هەڵبڵین، لەوە ترازا دەبینە دوژمن و بابە کوشتەییەک. ئەوان هەر ئەوەیان کرد کە موحسین ڕۆژی ئاخر گوتی. واتە تا ئەو کاتە شۆڕشگێڕ بووین کە لەگەڵیاندا بووین بەرەو بەهار دەچوین و لە هەموو لاوە هێرشی پاسدار و حکومت بۆ سەر ناوچە ئازاد و ژێردەسەڵاتی پێشمەرگە زیادی دەکرد ناوچەکانی مەحاڵ و گەورک و مەنگۆڕان و شاروێران تەواو کەوتبوونا ژێر هەڕەشە و داگیرکردن لەلایەن پاسدارانەوە بیستمان هێزی پێشڕە و مەقەڕ لە وەتەمیش کۆ دەکاتەوە و زۆرتر گەڕۆک دەبن تا نیشتەجێی شوێنێکی تایبەت ئەوەیش بە واتای ئەوە بوو ئێمەیش چیتر ناتوانین بە تەنیا لەوە تەمیژ بژین و شەوان بە ئاسوودەیی بخەوین و لە ماڵ بمێنینەوە لەگەڵ دکتۆر جەعفەر و مهتەدیدا لە ئاشی گوڵانەوە خەبەریان پێداین سەرکردایەتی کۆمەڵە دەیەوێت لەگەڵ من و شەریفدا دانیشن و بانگیان کردین بۆ کۆبوونەوەیەک هاوڕێیان بە تایبەت سیامەند زۆریان بەلاوە سیر بوو پێیان ناخۆش بوو وەڵامیان بدەینەوە. دەیانگوت بۆ هەر ئێوەیان بان کردووە؟ دەیانەوێت شکاف و دووبەرەکیمان لە نێواندا بنێنەوە و نابێ بچن. من گوتم دەچم بزانم باسی چ دەکەن. زۆر بە عاجزی و ناڕەزایەتی لەگەڵ شەریفدا ڕێگەی بەفر و کوێستانەکانی نێوان وەتەمیش و ئاشی گوڵانمان بڕی و چووینە مەقەڕی سەرکردایەتی. کاک عەبدوڵڵا موهتەدی و دکتۆر جەعفەر شەفیعی هاتن و زۆر بە گەرمی بەخێرهاتنیان کردین. گوتیان بۆیە ئێوەمان بان کردووە پێتان بڵێین ئێوە جیاوازن لە ئەوانی دی ئێمە ئێوە زۆرتر بە هی خۆمان دەزانین و نابێت کۆمەڵە بەجێ بێڵن بە تایبەت ڕویان لە من کرد و بیریان هێنامەوە کە هەر لە دەست پێکەوە تۆ کوڕی خۆمان بوویت و پەروەردەی سەرەتاکانی کۆمەڵە زۆر بە ڕاشکاوی گوتیان حەز ناکەن ئێمە کۆمەڵە جێبێڵین. گوتمان ئێمەیش وا دەزانین هەموو هەست و نەستی خۆمان بەجێ دێڵین و هیچ ئارەزووی ئەوەمان نییە دەست لە کۆمەڵە هەڵگرین. بەڵام وا دیارە لەو چەند کۆبوونەوەی کە لەگەڵ حەمەسوور و شوعێب زەکریاییدا کران نیشانتان دا ئێمەتان لێ زیادە و پێویستیتان بە ئێمە نەماوە. بۆیە لە ئاخردا ئێمەیش بڕیاری ئەوەماندا کە ئیتر چیدی ناکرێت خۆمان بە زۆر هەڵواسین و بڕیاری کۆتاییماندا و کۆمەڵەمان جێهێشت زۆر قسەمان کرد و دەیانویست ڕازیمان بکەن بگەڕینەوە لە ئاخریدا بە شۆخی و ڕاستی گوتم ئێوە ئەم عەجەمانەی هاتوون لە ئێمەتان پێ گرنگ و لازمترە ئەگەر ئێمەتان دەوێت دەست لەوانە هەڵگرن با ئێمەیش هەر ئێستا بگەڕینەوە و یەکسەر بڕۆین بۆ ناوچەکانی شەڕ لە ڕیزی پێشمەرگەکانی کۆمەڵەدا پێکەنین و گوتیان ئەگەر ئەوە شەرتی ئێوە بێت هەرگیز نایبینن و ئەوانە دەبنە سەرکردەی دواڕۆژ و حیزبی کۆمۆنیست لەگەڵ ئەوانەدا دروست دەکەین بۆ ڕزگاری چینی کرێکار وایان دانابوو بە پێدانی پێشنیاری مەسئولیەتی باڵاتر وەک ئەوانی دی ڕازی دەبین و دەگەڕینەوە ئیتر بەوەی کە بیری لە دەکەینەوە و دەچین لەگەڵ هاوڕێیانماندا قسە دەکەین ماڵ ئاواییمان کرد و گەڕاینەوە بۆ وەتەمیش کوڕەکان چاوەڕێی هاتنەوەمان بوون و نیگەران بوون لەوەی پەشیمانیان کردبینەوە و بگەڕێینەوە ناو کۆمەڵە کە بیستیان چی گوتراوە و ئێمە چیمان گوتووە نێو چاوانیان کرایەوە و گوتیان زۆر دەترساین هەڵتان گێڕنەوە بۆیە پێمان خۆش نەبوو بچن ئەڵقەی بیست و شەش ی بیرەوەریەکانی عەلی کەریمی بە ناونیشانی سنورە ژێر پێخراوەکانتان پێشکەش کرا. خوێندنەوە و ئامادەکردن و پێشکەش کردنی ڕیاز کاکە بەرهەمی کەناڵی بەزمی حزور. تا ئەڵقەیەکی دیکە بە خوای گەورەو مێرەبانتان ئەسپێرم هەر شاد و سەرکەوتوو بن خواتان لەگەڵ.